لە کام قانون و یاسایەدا ئەو مافە بۆ ئافرەت داندراوە کە لە ئیسلامدا هەیە؟ کوانن ئەو بێ دین و ئەو مولحیدانەی کە قسە بە ئیسلام دەڵێن؟ تخوا با نیشانمان دەن هەڵوێستیان چۆنە لەگەڵ دایکیان؟ دانیشتم سێ کەڕەت زێ چوار دلەی کێشا لێرەما چی بۆم نوێژ مەکرد دوو ساڵ لە سووریا بم نەمتوانی نوێژە گێڕمەوە ئەیو ماڵەکەی منی بۆچی کرۆ بە مزگەوت لەگەڵ ژنەکەیەوە سیلاناتوێ لە ترسا نوێژەکەمە بڕی با بزانین چ ڕێزێک لە دایکیان دەگرن. ستفە ڕۆژی هاوتی مە چێت دیسان جامیع داناوەتەوە نازانم قسەی نازانم چی بوو کە چی وتی وەڵا هینە کێشای بە دەمما سێ زلە چوار هەمین زلە کوڕەکەی حەبە ساڵای دەستیا بەکی ئای باوە دەسم شکا دوای کلە نسیکیەوە تۆپێک لە نرس کرد کێشای بە چاومام چاومە ئاوی ڕەشەیە ئەم چاومە نەیبینا کەوتمە خوا لەسەر قەرەوێڵەکە قەنەفەکە یەگەر نەیەژت ئەو شوێنەکەوی تێب دانیشێ نەیەشت دانیشەمە من قەی ناکات ئەشمە ژوورە بە دوادم لێ بێنە بە شەڕم پێمە فرۆشە دایکە پیرەکانیان لە دار و عجزە و لە خانەی پەککەوتەکان فڕێداوە نەک حسابیان بۆ بکەن و یا لە کەلاوەیەک دەرەوەی خانوەکەی خۆیان بۆی مەدامی خێزانیان و مناڵەکانیان تووڕە نەبن کە منی نەناردووە بۆ بۆهین منی کە نەناردووە بۆ ژت کە بوو بە داد نەنک و داپیرە حەقی زیاتر دەبێت لە ئیسلامدا تاوەکو زیاتر پیرتر بێ و بە ساڵدا بچێ ئەوە لە ئیسلامدا مافی زیاتر و گەورەترە بۆ چکە ئەو ئافرەتە ئەوەی کە توانی لە توانای دابوو پێشکەشی کرد و لە پەروەردەی مناڵ و خزمەتکردن ئێستا لەسەر هەموو ئەندامانی خێزانە هەر هەمویان بە کوڕ و بە کچ و بە ژن و بە مێرد و هەموویان خێ خێ خێری لەگەڵ بکەن، چاکەی لەگەڵ بکەن، خزمەتی بکەن، ڕێزی لێ بگرن و بە گەورەی دابنێن و خۆشیان بوێت و دڵی نەڕەنجێنن. ئەوە لە ئیسلامە. ئەی لە غەیری ئیسلام؟ سەیری دارولعەجەزە بکەن بزانن چۆن ئافرەتە پیرێژن و پیرەمێردی فەقیر چۆن لەوێ کەوتوونەتەوە. ئەو ب ئەی ئە پورت بووە وە دایکت نیە الخالە بمنزلە الام کە پوریشتە خوشکی دایکت یا خوشکی باوکت چونکە ئافرەتە خوای گەوردە فەرمی بمنزلە الام وەکو دایکت وایە دەبێ ئاوا مامەڵەی لەگەڵ بکەیت هەر ئافرەتێک بێت رفقا بالقواریر ئیسلام واجبی کردووە لەسەرمان کە ئێمە لەگەڵ ئافرەت باش بین و ڕێزی بگرین ئەمما شەمشەمەکوێرەکان هیچ نابینن ئیلا ئەوە نەبێ بۆ کوڕ و کچ کوڕ زیاتر وەردەگرێ لە کچ ئێ پێمان وتی کە تێبگەی بەڵام تێنەگەی چیت لێ بکەین کەلئەنعامی بەل هوم ئەضەل